لاپەڕە سێ سەد و حەفتا و نۆ. زانای مەزنی بەڕیتانیایی دالتۆن لە سەرەتاکانی سەدەی نۆزدەهەمدا بیردۆزەی گەردیلەی داڕشت و خستیە ڕوو. ئەم بیردۆزەی دەرویەکی گەورەی کردەوە لە زانستی کیمیادا لەو ڕۆژەوە تا ئەمڕۆ. ئەگەر تێڕوانین و سەرنج بدەین بۆمان دەردەکەوێ دالتۆن یەکەم کەسێک نەبوو ئەو پێشنیارە ئاشکرا بکات کە دەڵێت، ماددەکان لە ژمارەیەکی یەجگار زۆر زۆر ورد و درشت پێکهاتوون، پێیان دەوترێ گەردیلە. فەیلەسوفی یۆنانی دیمۆکریتیۆس چوار سەد و شەست پێش زایینی هەتا سێ سەد و حەفتا ی پێش زایینی کاتی خۆی ئەم گریمانەی ئاشکرا کرد. فەیلەسوفێکی تریش بە ناوی ئەپیکۆر ئەم گریمانەی لە کاتی خۆیدا دەباند. لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە، دەباند واتە تەبەننی، کۆتایی پەراوێز. هەروەها نووسەری ڕۆمانیش لۆکریتۆس لە یەکێ لە چامەکانیدا بە ناوی سروشتی شتەکان باسی کردووە. بەڵام بیردۆزەکەی دیمۆکریتۆس کە باش بۆ بابەتەکە دەچوو، ئاستەنگ کرا. لەسەر ئەم وشەیە پەراوێز هەیە. ئاستەنگ کرا واتە پشتگوێ خرا. کۆتایی پەراوێز. هیچ بایەخی پێ نەئەدرا لەبەر ئەوەی کە ناگەوار بوو لای ئەڕەستۆ. ئیتر هەر لە سەدەکانی ناوەڕاستیشەوە هیچ زانایەک وە دەرنەکەوت کە پەیوەندییەک ببینێتەوە لە نێوان تێڕامانە فەلسەفییەکانی گەردیلە و ڕاستییە ڕچیاوەکان. لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە. ڕچیاو واتە وەستاو، جامد. کۆتایی پەراوێز. لێرەوە داڵتۆن هاتە نێو کۆڕەوە. بیردۆزەیەکی ڕوون و ساکاری خستە ڕوو بە جۆرێکی وەها کە بشێت بەکار بهێنرێ لە لێدوانی زانستگەرییە کیمیاییەکاندا. ئەو زاراوە زانستانەی کە بە خۆی دایهێنا و بەکاری دەهێنا و نەبێت هیچ جیاوازییەکی ئەوتۆی هەبووبێ لەگەڵ ئەو زاراوانەی ئێستاماندا. بگرە ژیرانەیش پەی بە چەمکی گەردیلەکان و گەردەکان و توخم و ئاوێتە کیمیاییەکان دەبرد و زۆر بە جوانی یەکاڵای دەکاتەوە. لەگەڵ ئەوەیشدا ڕوونی دەکاتەوە کە کۆژمارەی گەردیلەکان لە جیهاندا یەجگار زۆرن، لەبەر ئەوە دەبێت جۆر و شێوە و پێکهاتووەکانی ئەم گەردیلانە تا ڕادەیەک بسنوورێنرێت، هەروەک لە پەڕاوەکەیدا دەریدەخات، ناوی بیست توخم دەبات کە ئێستا پتتر لە سەد توخم هەیە، لەگەڵ ئەوەیشدا کە دەیزانی جۆرە جیاوازەکانی گەردیلەکان جیاوازییان هەیە لە کێشی گەردیلەییاندا، کەچی هەر سوور بوو لەسەر ئەوەی کە دوو گەردیلەی هەمان جۆر وەک یەکن لە خۆکارە سروشتەکانیاندا بە بارستەییشیانەوە. داڵتۆن لە پەڕاوەکەیدا خشتەیەکی بۆ توخمەکان نەخشاندووە و بە ڕیزیش ناوی توخمەکان دەبات بە کێشی گەردیلەییانەوە. بێگومان ئەم خشتەیە بە یەکەمین خشتەی خولی توخمەکان دادەنرێ. بووە دەروازەیەکیش بۆ ئەو بیردۆزە گەردیلەییانەی کە لەو سەردەمەدا وەدەرکەوتن. داڵتۆن سوور بوو لەسەر ئەوەی کە هەردوو گەرد لە هەمان ئاوێتەی کیمیاییدا ژمارەیەکی یەکسانیان هەیە لە گەردیلە، بۆ نموونە گەردێک لە ئۆکسیدی نایتریک پێکهاتووە لە دوو گەردیلەی نایترۆجین و گەردیلەیەک ئۆکسجین، هەروەها لە ئاوێتەیەکی کیمیاییدا هەمیشە هەمان توخم و هەمان ڕێژەی کێشەیی هەیە کە ئەمیش بە یاسای ڕێژە جێگیرەکان دەناسرێت و زانای مەزن ژۆزێف لویس پراوست دۆزیەوە داڵتۆن زۆر گرنگ و بایەخی بەم یاسایە دەدا لە تاقیگەرییەکانیدا. داڵتۆن بیردۆزەکەی بە شێوازێکی وا ڕێکوپێک و ژیرانە داڕشتبوو کە هەر لەو بیست ساڵەیدا زۆربەی زانایان پەسەندیان کرد و کەوتنە کارپێکردنی. زۆر لە کیمیاگەرانیش کەوتبوونە سەر ئەو بەرنامانەی کە لە پەڕاوەکەیدا پێشنیاری کردبوو. لەو زانستگەرییانەی کە بە ئەنجامیدا دەرهێنانی کێشی گەردیلە بوو زۆر بە تەواوی هەر بە کێشان ئاوێتە کیمیاییەکانی جیا کردەوە و کۆمەڵە ڕێکخراوەکانی ئەو گەردیلانەی کە هەر گەردێکی پێک هێناوە بە ڕێکوپێکی دەستنیشان کرد. دالتۆن ساڵی هەزار و حەوت سەد و شەست و شەش ی زەینی لە گوندی، ئێکسفێڵد، لە باکووری ئینگلترا لە دایک بووە. خوێندنی سەرەتایی لە تەمەنی یانزە ساڵیدا تەواو کرد. هەر بە خۆسەررشتەیی ئاستی ڕۆشنبیری و زانستی لە زانستە جیاوازەکاندا بەرز کردەوە. لە تەمەنی دوانزە ساڵیدا بووە مامۆستا، ئیتر بە درێژایی ژیانی هەر بە پیشەی یاددان و بە مامۆستایەکی تایبەتی مایەوە. لە تەمەنی پانزە ساڵیدا گوازرایەوە بۆ شاری کانداڵ، پاشان لە تەمەنی بیست و شەش ساڵیدا چووە مانشستەر، ئیتر لەوێ مایەوە تاکوو لە ساڵی هەزار و هەشت سەد و چل و چوار ی زایینیدا دوا ماڵئاوایی لە ژیان کرد. سەرانسەری ژیانی هەروا بە ڕەبەنی بردە سەر. کۆتایی پەراوێز ساڵی هەزار و حەوت سەد و هەشتا و حەوت ی زایینی لە تەمەنی بیست و یەک ساڵیدا ڕشتەیەکی سەرکەوتوانەی لەم بارەیەوە نووسی، لە ناکاویشدا تووشی ڕەنکیۆری بوو، ئەم نەخۆشییەی زۆر بە گرنگییەوە لێی دەکۆڵییەوە و بایەخی پێ ئەدا. زانستگەرییەکی لەم بارەیەشەوە بە ناوی ڕەنکیۆریوە نووسی و بڵاوی کردەوە کە بە یەکەم تۆژینەوەیەک دادەنرێ،